یا رسول اللە هەندێک باسی خۆت دەکەیت ئەویش لە وەڵامدا فەرمووی من دوعای حەزرەتی ئیبراهیم و مژدەی حەزرەتی ئیسای کوڕی مەریەمم قڕانی پیرۆزیش ئەم بابەتەی لە دوو ئاەتی سربەخۆ و جیاوازدا باس کردووە یەکەم حەزرەتی ئیبراهیم منیش بەڕاستی پێغەمبەری خوام بۆ ئێوە ڕاستی تەوراتیش دەسەلمێنم کە لە پێش مندا هاتووە هەروەها مژدە دەریشم بە پێغەمبەرێک کە دوای من دێت و ناوی ئەحمەدە کەچی کاتێک بە بەڵگە و نیشانەی تێر و تەواو و معجزەی ئاشکراوە پێی ڕاگەیاندن وتیان ئەمە جادوویەکی ئاشکرایە بەڵێ پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام هەروا لە پەڕێکدا دەرنەکەوت بەڵکو پێغەمبەرێک بوو مژدەی هاتنی پێش چەندەها سەدە درابوو و هەموو جیهان لە چاوەڕوانی هاتنیدا بوو. گەورەترین بەڵگە لەسەر پێغەمبەرایەتیەکەی بریتیە لەم قورئانە پیرۆزەی کە هەتا هەتایە موعجیزەیەکی نەمر و جاویدانە. سەدان ئایەتی قورئانی خاوەن ئیعجازی بەیان بەڵگەی سەلمێنەری پێغەمبەرایەتی فەخری عالەمن. هەر کەس نەتوانێ نکۆڵی هەموو قورئان بکات هەرگیز ناشتوانێت نکۆڵی لە پێغەمبەرایەتی حەزرەتی محەمەد درودی خوای لێبێ بکات ئەمە بابەتێکی سەربەخۆیە و لێرەدا باسی ناکەین بەڵام لەو شوێنانەدا کە ئاەتەکانی قورآانی پیرۆز وەک بەڵگە دەهێنینەوە کەم تا زۆر تیشک دەخەینە سەر ئەم بابەتەش مژدەکانی تەورات لێرەدا باسی هەندێک لەو مژدانە دەکەین کە تاوەکو ئێستاش لەبارەی پێغەمبەری خواوە لە ناو تەورات و ئینجیل و زەبوردا ماون ئەمە سەرڕای ئەوەی ئەم کتێبانە دووچاری سەدان دەستکاریکردن بوونەتەوە لە تەرجەمەی عەڕەبی نوسخەیەکی تەوراتدا کە ساڵی هەزار و نۆ سەد و چل و چوار لە ئینگلتەرا چاپ کراوە هاتووە، جاء اللە من سیناء واشرق من ساعیر واستعلن من جبال فاران. واتە، خوای گەورە لە سینادا ڕووی ڕەحمەتی کردە گرۆی ئادەمی، لە شاعیریشدا تەجەلی کرد. لە چیاکانی فارانیشدا بە تەواوی دەرکەوت ڕەحمەت و چاکەی پەروەردیگار بۆ سەر مرۆڤایەتی لە سینادا دەرکەوت ئەمەش ئەو شوێنەیە کە خی گەورە لەگەڵ حەزرەتی موسادا دووە ئەم ڕەحمەتەژە و پێغەمبەرایەتە بوو کە بە حەزرەتی موسادرا بەڵام لە سایردا کە فەڵەستینە ڕەحمەتی خوای میهرەبان لە ڕێگەی وەحیەوە هات و حەزرەتی عیسا و ئەوانەی دەوروبەریشی داپۆشی لە هەمانکاتدا حەزرەتی مەسیا لە پێغەمبەرە پایەبەرزەکانە و جێگەی درەوشانەوە و بەخششە زۆرەکانی خوای گەورەیە بەڵام لەبەر ئەوەی زۆرێک لە خەڵکی هەردوو چەمکی درەوشانەوەی تەجەللا و دەرکەوتن، ظهوریان تێکەڵ التباس کردووە ئەوا دووچاری سەرلێشێوان بوون. بەڵێ تەجەللی لە حەزرەتی عیسادا بریتییە لە نەفخەی ئیلاهی، بەڵام لە شاخەکانی فاراندا خوای باڵادەست بە نهێنی ئەحەدیەت و مەقامی فەردیەت دەرکەوت. فارانیش واتە مەکە. ئەوەتا لە شوێنێکی تری تەوراتدا هاتووە کە حەزرەتی ئیبراهیم ئیسماعیلی کوڕی لە فاران بەجێهێشت، کەواتە مەبەست لە فاران مەککەیە. شایانی باسە ئەم سێ مژدەیە پەیوەندیان هەیە بە پێغەمبەران حەزرەتی موسا حەزرەتی ئەیسا و حەزرەتی فەخری کائینەت محەممەد عليهەی سەسلام کە دوایەمینی پێغەمبەرانە درێژەی ئاەتەکە بەم جۆرێ ومعه ألوف الأطهار في يمينه سنة النار واتە هەزاران یاوەری پاک و گەوهەر ئاسایی لەگەڵدایە لە دەستی ڕاستیشیدا تەورێکی دووسەرەی ئاگرینی پێ ئەمەش بەڵگەیە لەسەر ئەوەی ئەو زاتە فەرمانی جیهادی پێدراوە ئاشکرایە کە پێغەمبەر درودی خوای لێبێ پێشدا بەزینی وەحی لە ئەشکەوتی حەرادا دەچوە خەڵوەتەوە و سەرگەرمی پەرستش و بیرکردنەوە دەبوو یەکەم جاریش لەم ئەشکەوتە داوەحی بۆ نازل بوو ئەگەر فاران مەکە نەبێ ئەی دەبێت کوێ بێ لە چ شوێنێکی تری دنیادا نورێکی وەک دینی ئیسلام پرشنگی داوە و بە خۆر هەڵات و خۆر ئاوادا بڵاو بۆتەوە بەو پێیەی لە دنیادا شوێنێکی تر نییە ئەم وەسفانەی بەسەردا بچەسپێت ئەوا ئەو وشە فارانە جگە لە مەکە هیچ شوێنێکی تر نییە هەروەکو پێشتریش وتمان ئاەتی ژمارە 21 تەکوین کە باز لە جێگەی نیشتەجێبوونی حەزرەتی ئیسماعیل دەکە وەسەکەنە بەریەتە فاران واتە لە چۆڵەوانی فاران نیشتەجێ بوو گەورەترین و ڕوونترین بەڵگەی سەلمێنەری قسەکەمان کەسیش ناتوانێت پێچەوانەی ئەمە بسەلمێنێت ئەو ڕەخنانەش کە لەم بارەیەوە دەگیرێن تەنها ڕەخنەی ڕووکەش و نازانستین ئینجا کۆتایی ئاەتەکە کە ئاماژە بە هاوڵە بەڕێزەکانی دەکات و بەوەش کە ڕاستپێدراون بە جیادکردن لە پێناوی خوادا هیچ کەلێنێک بۆ گومان و دوودڵی ناهێڵێتەوە کە مەبەستی حەزرەتی محەممەدە درودی خوای لێ لەنەوەی حەزرەتی ئیسماعیل ئایەتی دووەم لە تەورات دەڵێ. وسوف اقیم لهم نبیا مثلک من بین اخوتهم واجعل کلامی فی فمه ویکلمهم بکل شیء آمر به. خوای گەورە لەم ئایەتەی تەوراتدا بەم شێوەیە لەگەڵ حەزرەتی موسادا دەدوێت لەمەولا لە نێو براکانیدا نەوەکانی ئیسرائیل پێغەمبەرێکی وەک تۆیان بۆ دەنێرم قسەی خۆم دەخەمە سەر زمانی ئەو ئاماژە بۆ پێغەمبەرێک دەکا کە لە نەوەی حەزرەتی ئیسماعیلە، تاکە پێغەمبەرێکی زانراویش کە لە نەوەی حەزرەتی ئیسماعیلەوە هاتبێ حەزرەتی محەممەدە، دروودی خوای لێ بێ، هەروەها وەک حەزرەتی مووسا عەلەیهی سەلام بە شەریعەتێکەوە دێت. لە لایەکی ترەوە ئایەتەکە ئاماژە بەوە دەکا ئەو پێغەمبەرە مژدەدراوە دێت نە خوێندەوارە. بابەتی تۆڵەکردنەوە لە یاخیبووانیش کە لە ئایەتەکەدا باس کراوە ئاماژە بۆ سنوور و سزاکان دەکا، کە ئەمەش تەنها لە ئاینی ئیسلامدا بوونی هەیە ناگونجێ حەزرەتی ئەیسایە حەزرەتی یوشع عليهەیهی سلام ئەو پێغەمبەرە بێ کە لە تەوڕاتدا مژدەی لەبارەوە دراوە چونکە ئەم دوو پێغەمبەرە لە نەوەی ئیسرائیلن سەرڕای ئەوەش حەزرەتی ئیسا لە زۆرێک لە بابەتەکاندا یاسا و شریعەتێکی تازەی نەهێناوە بەڵکو پەیڕەوی یاسا و شریعەتی حەزرەتی موسا بوو ئەوەش کە حەزرەتی یوشع لە حەزرەتی موسا ناچێت دوا بەڵگەی ئەم ئایەتە پێویست بە هیچ بەڵگەیەکی تر ناکات تایبەتمەندەکانی تری عبدوڵای کوڕی ئەمری کوڕی ئاس و عبدوڵای کوڕی سەلام و کابی ئەحبار ڕزای خۆیان لێبێ ناوبانجیان بەوە دەرکرد بوو کە شارەزاترین و زاناترینی ئەو سەردەمە بوون لە کتێبە کۆنەکاندا زۆر بڵێ و دڕەق نییە و لە ناو بازاڕدا هات و هاوار ناکا، پاداشی خراپە بە خراپە ناداتەوە، بەڵکوو لێبردە و لێخۆش بووە، خوا نایباتەوە بۆ لای خۆی، تا ئەو کاتەی ڕێبازی دار و لەوێری پێ ڕاست دەکاتەوە و خەڵکی دەڵێن، لا ئیلاهە ئیلا اللە. ئێستا با بیر بکەینەوە. ئایەتەکەی تەورات مەبەستی کێیە؟ پێویست بە توێژینەوەیەکی قوڵ ناکات تاوەکو تێبگەین کە مانای ڕواڵەتی ئاەتەکە پەیوەندی بە پێغەمبەرێکەوە هەیە کە هێشتا نەهاتووە لە ئاەتەکەەوە لەوەش دەگەین کە جگە لە پێشەوای مرۆڤایەتی حەزرەتی محەممەد مستەفا درودی خوای لێبێ هیچ کەسێکی تر نییە بۆ هەموو خەڵک و سەراز بۆ هەموو خەڵک و سەرانسەری جیهان نێردرابێ هەروەک ئاەتەکە پێی دەفەرمێن ئەی پێغەمبەر ئێمە تۆمان بە ڕێبازی ڕاست و دروست و مژدەبەخشەوە بۆ هەموو جیهانیان ڕەوانە کردووە بە ترسێنەریش بۆ ئەوانەی ڕێچکەی خوارو خێچیان گرتووە و لە پاشە ڕۆژی خراپ ئاگاداریان دەکەیتەوە لە بەردەم هەموو خراپەکاری و ڕەوشتە نزمەکاندا دەوەستی تاکو خەڵکان نەکەونە ناو ئاگری بڵێسەدار، هەروەها ببیتە مەشخەڵ و ڕووناکی بۆ سەرلێشێواوانی ناو تاریکایی، دەستی ئەوانیش بگریت بەرەو بەهەشت و ڕەزامەندی خوا بیانبەیت. ئێمە ناردوومانی تاوەکو لە سەروبەندی نەفامیدا ببیتە پاڵپشت و قەڵا بۆ نەخوێندەواران، هەر کاتێک ئەوان شوێنت کەوتن و تۆیان کردە پاڵپشت و پەناگەی خۆیان ئەوسا پارێزراو دەبن و میهر و بەزەیی پەروەردیگار دەیانگرێتەوە تۆ بەندە و ڕەوانەکراوی منی بەڵێ ئەوەتا ئێمەش هەمیشە لە نوێژەکانماندا کاتێ تەحیات دەخوێنین شایەتی دەدەین کە ئەو بەندە و پێغەمبەری خوددایە بەڕاستی سیفەتی ئەلمتەوەکلم بۆ داناوی ئەگەر هەر هەموو جیهانیش دژایەتیت بکەن و بەرامبەرت بوەستن و لەگەڵت بەشەڕ بێن ناتوانن تاڵەمویەکت بژاکێنن بەڵێ هەموو پێغەمبەرێک لە پشت بەستن بەخوادا ئاسۆیەکی تایبەتی هەیە بەڵام تۆ لەم بوارەدا تایبەتمەندێکی ترت هەیە هەر لەبەر ئەمەیە کە ناوم ناویت ئەلمتەوەک کرد اینجا وتارەکەی ڕوودەکاتە جێناوی نادیار کە ئەمەش جۆرێکە لە ستایش و دەڵێ ئەو هەرگیز کەسێکی تووڕە و دڵڕەنجێن و نەفرین خواز نییە بەڵکو دارای ئەدەبوو بەوشتێکی سەنگین و بەسام و ویقارە ئەو کەسێک نییە لە بازاڕەکاندا هاوار بکات و وتەی نەشیاو بە زاری دابێت چونکە بەکارهێنانی ئەو شێوازە بۆ ڕاکێشانی سەرنج و بایەخی خەڵکی بەڵگەی لاوازی و نیشانەی لە خۆبایی بوونە کە بە دڵنیاییەوە ئەو لەم ئاکارە نەخوازراوانە پاک و بەریە ئەو هەرگیز وەڵامی خراپە بە خراپە ناداتەوە ئەوە تا عربێکی دەشتەشی دێت بۆ لای و کراسەکەی لەملی جەردەدا و پێی دەڵێ حەقی خۆمم بدەرێ ئەم ڕەفتارە زبرە کە دەماری توڕەیی لە دەروونی هاوەڵانیدا دەوروژێنێ، زەردەخەنە دەخاتە سەر لێوی پێغەمبەری خودا، کە نموونەی بەرجەستەبووی سۆز و میهرەبانییە و بە هاوەڵەکانی دەفەرموێ، مافی خۆی بدەنێ. بەڵێ، ئاکاری بەرزی ئەو بە جۆرێک بوو، کە تەنانەت لەو تاوانانەش خۆش دەبوو، کە هەرگیز شایانی لێخۆشبوون نەبوون. بە مەرجێک بە زاندنی سنوورەکانی شەرعی تێدا نەبووبێ ئەوەتا سەرنج بدەن چۆن پاش فەتحی مەکە لێبوردنی نوان لەگەڵ خەڵکی مەکەدا کە چەندین ساڵ ئازار و ئەشکەنجەیان دابوو سەرباری ئەوەی هەرچێکی بویستەیە دەیکرد بەرامبەریان کەچی پێی وتن اذهبوا فأنتم الطلقاء بڕۆن ئێوە ئازادن تەقدیری ئیلاهی وەهای بڕیاردا بوو تا ئەو کاتەی مرۆڤانێک کە لە نێو گومڕاییدان و نەغرۆی ژینی جەهالەتن بەو نورەی کە پێغەمبەر هێناویەتی ئیسیقامەت وەردەگرن خی باڵادەست خۆشەویستەکەی بۆ لای خۆی نەباتەوە نەشی بردن واتە بڵندبوونەوەی بەرە و عرەفی قەلالە لە پاش کامڵبوونی دین و کۆتایی هاتنی وەزیفەکەی دەبوو ئەو کاتەش کە هاوڵەکانی دەرچوانی مەدرسەی نبووت مەقامی نمایندەیی ئەویان بەدەست دەهێنا لە خەڵکی دادەبڕا و دەچووە حەزوری دۆستی حەقیقی ئەمەش لەبەر ئەوەیە ئەو فەرمانبەریەی کە ڕووی لە ژیانی دنیاە ئەو دەم دەگەیشتە پایە بەڵێ تەوڕات بەم خەسلەتانە وەسفی دەکرد ئەو کاتیش کە تەشریفی هێنا سیرەی پیرۆزی بووە نمونەیەکی بەرجەستەی ئەو وەسف و ناونیشانانە لە ڕاستیدا ئەوەی لە تەورات داهاتبوو تەرزی ژیانی پێغەمبەری خوا سەڵ الله عليه وسلم کەواتە دەبێ ئەو پێغەمبەرە کێ بێ کە تەورات باسی دەکات ئایا لە مێژوودا کەسێکی تر هەبووە ژیانی بەو شێوەیە بووبێت کە لەسەرەوە باسکراوە بەبێ هیچ گومانێک نەخێت کەواتە ئەو کەسایەتیەی باسکراوە جگە لە پێغەمبەری سەروەرمان هیچ کەسێکی تر نییە نوری نەمر.